کاسێتی دووەم لە پڕۆژەی دەستووری هەرێمی کوردستان، عێراق، لە لاپەڕە پێنجەوە، ماددەی سەد و سی و پێنج. سەرۆکی دادگا لە نێوان ئەندامەکانیەوە هەڵدەبژێرێت، ماددەی سەد و سی و شەش. سەرۆک و ئەندامانی دادگای دەستووری و دادگای پێداچوونەوە سوێندی یاسایی لە بەردەم سەرۆکی هەرێمی کوردستان، عێراق، دەخۆن بەر لە دەستبەکاربوونیان لە فەرمانەکانیاندا. و دادوەرانی دادگاکانی دیکە لە هەرێمدا سوێندی یاسایی لە بەردەم سەرۆکی ئەنجومەنی دادوەری دەخۆن. ماددەی سەد و سی و حەوت. دادگای دەستووری ئەم دەسەڵاتە تایبەتیانەی خوارەوەی هەیە، یەکەم، ڕاڤەکردنی دەقەکانی دەستووری هەرێمی کوردستان، عێراق، دووەم، ئەلیف. چاودێریکردنی بە دەستووری بوونی یاساکان لەسەر داوای سەرۆکی هەرێمی کوردستان یان ئەنجومەنی وەزیران یان زەرەرمەندی ڕاستەوخۆ. بێ. یەکلاکردنەوەی ڕەوایی پێڕەو و بڕیار و ڕێنماییەکان لەسەر داوای ڕاستەوخۆی زیانلێکەوتوو. سێیەم. یەکلاکردنەوە لە داکۆکی لەو داواییەی خراوەتە بەردەم دادگا لەبەر دەستووری نەبوونی یاسا و یان ناڕەوایی بڕیار، پێڕەو، یان ڕێنماییەکان، دەبێ دادگای بابەتەکە داوایەکە دوابخات بۆ ئەو کاتەی ئەنجامی ئەو داکۆکیە یەکلا دەکرێتەوە. چوارەم، پەسەندکردنی ئەنجامی هەڵبژاردنە گشتیەکان بۆ سەرۆکی هەرێمی کوردستان و، پەرلەمانی کوردستان عێراق، ماددەی سەد و سی و هەشت، مەرجەکانی ئەندامێتی و بەڕێوەبردنی کارەکان و چۆنێتی وەرگرتنی داوا و داواکارییەکان بە پێی یاسا ڕێک دەخرێن. ماددەی سەد و سی و نۆ، حوکمەکانی دادگای دەستووری بنبڕە و هەموو لایەک پابەندە کە، ئەگەر دادگاش لە کاتی یەکلاکردنەوەی بڕیاری بە دەستوور بوونی یاساکان یان ڕەوایی پێڕەو و ڕێنمایی و بڕیارەکانیدا کە یەکێک لەوانە پێچەوانەی دەستوور یان یاسا بوو پێویستە دەسەڵاتی پەیوەندیدار لە کوردستاندا لێی ئاگادار بکاتەوە بۆ ئەوەی ڕێکاری پێویست بگرنە بەر بۆ لابردنی ئەو سەرپێچیە دەستووریە یان بۆ ڕاستکردنەوەی چوارەم. داواکاری گشتی، ماددەی سەد و چل. داواکاری گشتی نوێنەرایەتی کۆمەڵ دەکات و داوای گشتی بە ناوی خۆیەوە دەگرێتە ئەستۆ بۆ بەرگری کردن لە مافی گشتی و هێنانەدی دادپەروەری و هەوڵی تەواوی دەخاتە کار بۆ پیادەکردنی یاساکانی سزایی و سەرپەرشتیکردنی کاروباری بەرزەفتکاری، دادوەری و چاودێری پێشێلکارییەکانی یاسایی و جێبەجێکردنی بڕیار و حوکم و سزاکان دەکات. پێنجەم، ئەنجومەنی شورا، مادەی سەد و چل و یەک. ئەنجومەنی شورا بەپێی یاسا دادەمەزرێ و تایبەتمەندە بە، یەکەم، یەکلاکردنەوەی ئەو تان و تانەی تایبەتن بە ڕێکارەکانی تەمێکردن و بەرزەفتکاری و کێشەکانی ڕاژەی فەرمانبەرێتی پەیوەست بە کارمەندانی فەرمانگە حکومییەکان. دووەم، یەکلاکردنەوەی کێشەکانی ناکۆکی لەسەر تایبەتمەندی لە نێوان وەزارەتەکان و دامەزراو و فەرمانگەکانی حکومەت لە هەرێمدا لەسەر داواکاری سەرۆکی ئەنجومەنی وەزیران. سێیەم، ئامادەکردن و داڕشتنی پڕۆژەی یاساکانی هەرێم لەسەر داوای سەرۆکی هەرێم یان ئەنجومەنی وەزیران یان وەزارەتە تایبەتمەندەکان یان ئەو لایەنانەی پەیوەندییان بە وەزارەتەوە نییە. چوارەم، ڕادەربڕین و ڕاوێژپێدان لەو پرسە یاساییانەی لەلایەن وەزارەت و لایەنەکانی پەیوەندیان بە وەزارەتەوە نییە. دەخرێنە بەردەمی، هەروەها یەکلاکردنەوەی جۆرەها کێشە لە نێوانیاندا ئەگەر لایەنەکانی کێشەکە ئەگەر لایەنەکانی کێشەکە ئەنجومەنیان کردە ناوبژیوان ئەو کاتە ڕای ئەنجومەنیان لەسەر دەسەپێ دەبێ پابەند بن پێیەوە. دەروازەی چوارەم کارگێڕیە خۆجێییەکان و ئەنجومەنە شارەوانیەکان، مادەی سەد و چل و دوو، دابەشکردنی کارگێڕییەکان لە هەرێمی کوردستاندا، پارێزگا، قەزا، ناحیە، و هێنانە کایەوە و گۆڕینی مەڵبەندەکانیان و دیاریکردن و هەموارکردنی سنووریان و لێکترازان و لکاندنیان بە یەکەیەکی کارگێڕی دیکەوە بەپێی یاسا دەبێت. ماددەی سەد و چل و سێ. یەکەم، لە بەڕێوەبردنی یەکە کارگێڕییەکانی هەرێمی کوردستاندا، پارێزگا، قەزا، ناحیە، پشت بە بنەمای نا مەرکەزی کارگێڕییەوە دەبەسترێت و بۆ هەر یەکێکیان ئەنجومەنێکی خۆجێیی هەڵبژێرراوی لە هەڵبژاردنێکی گشتی و نهێنی و ڕاستەوخۆوە دەبێت و شێوازی هەڵبژاردنی و دەسەڵات و ئەرک و فەرمانەکانی بە یاسایەک دیاری دەکرێن. دووەم، هەر یەکەیەکی کارگێڕی ئەنجومەنێکی جێبەجێکردنی دەبێت و سەرۆکی یەکەی کارگێڕی سەرۆکایەتی دەکات و بە یاسایەک چۆنێتی پێکهێنان و دیاریکردنی دەسەڵات و ئەرک و فەرمانەکانی و پەیوەندی بە ئەنجومەنی خۆجێیی خودی یەکە کارگێڕیەکەی و وەزارەت و دامەزراوەکانی ناوەندی لە کوردستان دیاری دەکرێت. ماددەی سەد و چل و چوار سەنتەری هەر پارێزگایەک و قەزا و ناحیەیەک و هەر گوندێک کە ژمارەی دانیشتوانی لە سێ هەزار کەس پتر بێت شارەوانیەکی دەبێت ئەنجومەنێکی شارەوانی هەڵبژێراو بەڕێوەی دەبات و خزمات گوزاریەکانی گشتی پێشکەش بە هاوڵاتیانی دەکات بە پێی یاسا. ماددەی سەد و چل و پێنج. یەکەم، ئەنجومەنەکانی خۆجێیی و شارەوانی کەسایەتی مەعنەوییان دەبێ. دووەم، هەر یەکێکی کارگێڕی یان شارەوانی بودجەی سەربەخۆی دەبێ. ماددەی سەد و چل و شەش. لە دامەزراندنی ئەنجومەنەکانی خۆجێیی و شارەوانی، نوێنەرایەتی دادپەروەرانەی نەتەوەکانی نێو یەکە کارگێڕیەکە یا شارەوانیەکە لەبەرچاو دەگیرێ. ئەوەش بەپێی یاسایەک ڕێکدەخرێ. دەروازەی پێنجەم، دەستە و کۆمسیۆنە سەربەخۆکان، ماددەی سەد و چل و حەوت. یەکەم، بە یاسا یەکەمانەی خوارەوە دادەمەزرێن، ئەلیف، دەستەی باڵای سەربەخۆی هەڵبژاردن و ڕاپرسی لە هەرێمی کوردستان، بێ، ئەنجوومەنی ڕاژەی شارستانی، جیم، دیوانی چاودێری و دارایی، دال، دەستەی گشتی دەستپاکی هە کۆمیسیۆنی پاراستنی مافی گەل واتە ئەم بە دسمان. جیم دیوانی چاودێری دارایی دال دەستەی گشتی دەستپاکی هە کۆمیسیۆنی پاراستنی مافی گەل واو کۆمیسیۆنی تایبەت بە مافی کوردە فەیلیەکان زای، دەستەی گشتی بۆ سەلامەت و چاکی بەرهەمە خۆجێیی و هاوردەکان. حاء، دەستەی سەربەخۆی کوردستان بۆ ڕاگەیاندن و گەیاندن. دووەم. ئەلیف، بە یاسایەک ئەنجومەنی ڕاوێژکاری بۆ کاروباری ئابووری و کۆمەڵایەتی دادەمەزرێت. بێ، ئەرکی ئەنجومەن پێشکەشکردنی ڕاوێژە لە کاروبارە ئابوری و کۆمەڵایەتیەکان بۆ سەرۆکایەتی هەرێم و پەرلەمانی هەرێمی کوردستان عێراق و ئەنجومەنی وەزیران مادەی سەد و چل و هەشت ئەو دەستە و کۆمسیۆنانەی لە بڕگەی یەکەمی مادەی سەد و چل و حەوت دا هاتوون لە ژێر چاودێری پەرلەمانی کوردستان دەبن بە پێی یاسا دەروازەی شەشەم حوکمە داراییەکان مادەی سەد و چل و نۆ یەکەم. نابێت باچێ باجێک یان ڕەسمێک بسەپێنرێ هەموار بکرێ پوچەڵ بکرێتەوە یان کەسێکی لێ ببوردرێت و کەسیش بە یاسا نەبێت داوای شتێکی دیکەی لەوەی سەپێنراوە لێ ناکرێت دووەم. خاوەن دەرامەتە نزمەکان لە باجدان دەبوردرێن و بە شێوەیەک نزمترین ڕادەی دادپەروەرانەی بژێوییان بۆ دەستەبەر دەکا، ئەویش بە یاسایەک ڕێک دەخرێ. ماددەی سەد و پەنجا. داهاتی هەرێمی کوردستان پێک دێ لە، یەکەم، دەسکەوتی باج و ڕەسم و کرێی خزمەتگوزاری شوێنە گشتییەکان و داهاتی دەزگا و کۆمپانیا و بەرژەوەندیە گشتیەکان لە هەرێمدا و ئەوەی وەردەگیرێ لە خەرجی بەڕێوەچوون و کۆکردنەوەی باج و ڕەسمە گومرکیەکان و شتی دیکە لە داهاتە فیدراڵیەکان لە هەرێمدا. دووەم، دەسکەوتی وەبەرهێنانی دەرامەتە سروشتیەکان لە هەرێمدا. سێیەم، بەخشینەکان و هیبەکان. چوارەم، قەرزە ناوخۆیی و دەرەکیەکانی تایبەت بە هەرێمی کوردستان. پێنجەم، پشکی هەرێم لە داهاتی سامانە نەوتی و غازی و ڕەسمەکانی گومرگ و دەرامەتەکانی دیکەی فیدراڵی، ماددەی سەد و پەنجا و یەک. ساڵی دارایی بە یاسایەک دیار دەکرێ، ماددەی سەد و پەنجا و دوو. یەکەم، لە هەموو ساڵێکی داراییدا یاسای بودجەی هەرێمی کوردستان دادەنرێ کە داهات و خەرجییە خەمڵێنەرەکانی لەخۆ دەگرێت. دووەم، پڕۆژەی بودجەی ساڵی داوایی، ببورن، پڕۆژەی بودجەی ساڵی دارایی پێش سێ مانگ بەر لە کۆتایی هاتنی ساڵی دارایی پێشکەش بە پەرلەمانی کوردستان عێراق دەکرێت. سێیەم، لە باری دواکەوتنی ئامادەکردن یا پێشکەشکردنی بودجەی هەرێم لە سەرەتای ساڵی داراییدا لەبەر هەر هۆیەک بێت، حکومەتی هەرێم بۆ هەر مانگێک پشت بە خەرجکردنی ڕێژەی یەک لەسەر دوانزەی ئەو پشتەوانەی پەسەندکراو دەبەستێ کە لە بودجەی ساڵی دارایی پێشوو بڕیاری لەسەر دراوە. دەروازەی حەوتەم، حوکمە کۆتاییەکان. ماددەی سەد و پەنجا و سێ نابێ سەرۆکی هەرێم یا سەرۆکی پەرلەمانی هەرێم یا ئەندام پەرلەمان یا سەرۆکی ئەنجومەنی وەزیران یان جێگرەکەی یان وەزیر و دادوەر و داواکارانی گشتی و جێگرەکانیان و خاوەن پلە تایبەتەکان و بەڕێوبەرە گشتیەکان و ئەوانەی پلەی ئەوانیشیان هەیە هیچ شتێک لە سامانی گشتی لە هەرێمدا بکڕن یان بە کرێ بگرن یان بە کرێ بدەن بە دەزگاکانی هەرێم شتێک لە سامانی خۆیان پێیان بفرۆشن یان ڕێککەوتنێکی ڕاستەوخۆ یان ناڕاستەوخۆ گرێبەست بکەن وەک پابەند هێنەر یا بەڵێندەر. ماددەی سەد و پەنجا و چوار. کار بە هیچ دەقێکی دەستووری یان یاسایەکی فیدراڵی ناکرێ کە لە دەسەڵاتەکانی هەرێمی کوردستان-عێڕاق و لە دەرەوەی تایبەتمەندییەکانی دەسەڵاتە فیدراڵییەکاندان کەم بکاتەوە. تەنیا بە ڕەزامەندی پەرلەمانی کوردستان و ڕەزامەندی گەلی هەرێمی کوردستان لە ڕاپرسییەکی گشتیدا و زۆرینەی زۆرینەی دەنگدەران و دەنگی بۆ بدەن. مادەی سەد و پەنجا و پێنج. یەکەم. ئەو زەویانەی لە هەرێمی کوردستاندا یەکلاکردنەوە یا تەسویەیان تەواو نەبووە، یان ئەوانەی کە بڕیاری یەکلاکردنەوەیان پلەی کۆتایی بەدەست نەهێناوە لە هەرێمی کوردستاندا، حوکمی مادەی دوانزەی یاسای چاککردنی کشتوکاڵی ژمارە سەد و حەڤدە ی ساڵی هەزار و نۆ سەد و حەفتا دەیانگرێتەوە و جێبەجێکردنی بڕیاری مادەی هەشت لە یاسای ژمارە نەوەد ی ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و پێنج ڕادەگیرێت. دووەم، دادگاکان تایبەتمەند دەبن بە سەیرکردنی داوای قەرەبووکردنەوەی مافی ئەو زەویانەی پێشتر لەلایەن حکومەتەوە بە مەبەستی سوودی گشتی دەستیان بەسەردا گیراوە و بڕیارەکانی بڕگەی یەکەمی سەرەوە دەیانگرێتەوە ئەوانەی هێشتا ئەو مافانەی بەسەریانەوە هەن لەلایەن لێژنە تایبەتمەندەکانەوە نەچەسپێنراون ماددەی 156. دادگای پێداچوونەوە واتە تەمیزی هەرێمی کوردستان جگە لە تایبەتمەندییە ئاساییەکانی خۆی دەقەکانی ئەم دەستوورە لێک دەداتەوە و بڕیار دەدات لەسەر نادەستووری یاسا و ڕێنماییەکان لەو داوایانەی خراونەتە بەردەم دادوەری تا ئەو کاتەی دادگای دەستووری لە کوردستاندا دادەمەزرێت ماددەی سەد و پەنجا و حەوت. یاساکان لە ڕۆژنامەی فەرمی هەرێمی کوردستانعێڕاق یا وەقائیعی کوردستان بڵاو دەکرێنەوە و لە ڕۆژی بڵاوکردنەوەیان کاریان پێ دەکرێ مەگەر دەقێک هەبێ پێچەوانەی ئەوە بێت. ماددەی سەد و پەنجا و هەشت. ئەو دەستوورە داوای ڕەزامەندی زۆرینەی دەنگدەرانی گەلی کوردستان، عێراق، لەسەری لە ڕاپرسییەکی گشتیدا بە پەسەندکراو دادەنرێت. ماددەی سەد و پەنجا و نۆ. یەکەم، سەرۆکی هەرێم و ئەنجومەنی وەزیران پێکەوە یان نیوەی ژمارەی ئەندامانی پەرلەمان بۆیان هەیە پێشنیازی هەموارکردن لەم دەستوورەدا بکەن. بە مەرجێک هەموارکردنەکە دەست لە سیستەمی کۆماری پەرلەمانی دیموکراتی هەرێم و یەکێتی خاکی هەرێم نەدات. دووەم، پەرلەمانی کوردستانعێڕاق بۆی هەیە بە ڕێژەی دوو لەسەر سێی واتە دوو لەسەر سێی ژمارەی ئەندامانی بڕیار لەسەر پێشنیازەکە بدات. سێیەم، ڕاپرسی مافێکی ڕەوای هاوڵاتیانی کوردستانە و لە سەدا بیست و پێنج ی ئەو کەسانەی مافی دەنگدانیان لە هەرێمدا هەیە دەتوانن داوای ڕاپرسی بۆ بابەتێکی دیاریکراو بکەن بە مەرجێک بە یاسا ڕێکبخرێت و ئەنجام بدرێت چوارەم. دوای تێپەڕبوونی شەست ڕۆژ بەسەر ڕەزامەندی گەلی هەرێمی کوردستان لەسەر هەموارکردنەکە لە ڕاپرسییەکی گشتیدا و بە زۆرینەی دەنگی دەنگدەران هەموارکردنەکە کارا دەبێت، ماددەی سەد و شەست. ئەم دەستوورە بە کارا دادەنرێ لە دوای تێپەڕبوونی شەست ڕۆژ لە ڕۆژی پەسەندکردنیەوە لە ڕاپرسییە گشتییەکەدا. و سەرۆکی هەرێم لە ماوەی دە ڕۆژ لە دوای پەسەندکردنیەوە لە ڕاپرسینەکە ئەم دەستوورە لە ڕۆژنامەی فەرمی، وقائعی کوردستان، بڵاو دەکاتەوە. یاداشتی ڕوونکردنەوە دەستوور کۆڵەگەیەکی بنەڕەتییە لە دانانی هەر سیستەمێکی سیاسی، کە خواستەکەی دیموکراسیەت بێ و بانگەشەی دادپەروەری کۆمەڵایەتیی بکات و ڕێزگرتن لە مافەکانی مرۆڤ و سەرەتای لێکجیاکردنەوەی دەسەڵاتەکانیش پەیڕەو بکا کە شکۆمەندی بەسەر هەموو یاساکاندا هەیە و زامنێکی مسۆگەرە بۆ دواڕۆژی ئێمە و دواڕۆژی نەوەی داهاتوومان بەرەو بنیاتنانی کۆمەڵگەیەکی دیموکراسی ئازاد کە ڕۆڵەکانی خێر لە ئاسایش و ئارامی سیاسی و کۆمەڵایەتی و ئابووری دەبینێ. و پەرلەمانی کوردستان کە باوەڕی بەو ڕاستیە هەیە بۆیە بڕیاریدا هەنگاوی جدی بگرێتە بەر لە پێناو داڕشتنی هەردوو پرۆژەی دەستوری عێراقی فیدراڵ و دەستوری هەرێمی کوردستان بە زیاتر لە ساڵێک بەر لە پرۆسەی ڕزگارکردنی عێراق و ڕوخاندنی ڕژێمی دکتاتۆری لە ناوچوو. ڕوخاندنی ڕژێمی دیکتاتۆری لە ناوچوو، لە چواری نۆی دوو هەزار و سێ یا ببورن نۆی چواری دوو هەزار و سێ لە سەتای ساڵی دوو هەزار و دوو لە سەتای ساڵی 2002 لیژنەیەکی تایبەت لەلایەن ئەنجومەنی نیشتیمانی کوردستانەوە پێکات و ئەو ئەرکەی سەرەوەی پێسپێرا کە لەم بەڕێزانەی خوارەوە پێکاتبوو یەکەمیان دکتۆر ڕۆژ نوری شاوەیس، سەرۆکی ئەنجومەنی نیشتیمانی کوردستان عێراق، دوو پارێزەر فرسەت ئەحمەد، سکرتێری ئەنجومەن، سێ پارێزەر شێروان حەیدەری، ئەندامی ئەنجومەن، چوارەم پارێزەر کاکە ڕەش نەقشبەندی، ئەندامی ئەنجومەن، پێنجەم پارێزەری خوالێخۆشبوو سەعید یەعقوبی، ئەندامی ئەنجومەن. شەشەم، دکتۆر ناسح عەبدولغەفور ئەندامی ئەنجومەن. حەوتەم، دکتۆر محەمەد عومەر مەولود ئەندامی دادگای پێداچوونەوە. هەشتەم، دکتۆر سەعدی بەرزنجی سەرۆکی زانکۆی سڵاحەدین. نۆیەم، پارێزەری خوالێخۆشبوو ئیبراهیم دۆغرامەچی. دەیەم، دکتۆر شێرزاد ئەحمەد النجار، لیژنەکە لە کارەکەیدا پشتی بەو پرۆژەیە بەست کە لیژنەیەک لە لەو پارێزەرانەی ببوورن چووبوونە پاڵ بزووتنەوەی ڕزگاریخوازی کوردی لە هەزار و نۆ سەد و حەفتا و چوار ئامادەیان کردبوو بە ناوی یاسای بنەڕەتی ویلایەتی کوردستانی فیدراڵی و ئەو لیژنە پەرلەمانییە کارەکەی ئەنجامدا و کۆتایی هات بە پەسەندکردنی پرۆژەکە لەلایەن پەرلەمانی کوردستان عێراقەوە بە بڕیاری ژمارە شەش ی لە حەوت ی یانزە ی دوو هەزار و دوو دا وەک ڕای فەرمی گەلی کوردستان و پرۆژەیەکی یەکگیری بەرجەستە کاری فیدراڵی کە ئەنجومەنی نیشتیمانی بە بڕیاری ژمارە بیست و دوو ی لە چوار ی دەی هەزار و نۆ سەد و نەوەد و دوو جاڕیدا. لە دیدی ئەو گۆڕانکارییانەی هاتنە سەر ڕەوشی عێراق و دانانی دەستووری عێراقی فیدراڵ و پەسەندکردنی لە ڕۆژی پانزە ی دەی دوو هەزار و پێنج لە لایەن گەلی عێراقەوە و لە ڕاپرسییەکی گشتیدا کە پێویستی کرد چاو بە پرۆژەکەدا بخشێنرێتەوە بۆ ئەوەی بگونجێ لەگەڵ حوکمەکانی دەستووری عێراق. لەلایەک و گونجاو بێ لەگەڵ سیستەمی سیاسیی نوێی عێراق و ئەو دانپێدانانە دەستوورییەی سیستەمی سیاسیی کوردستان و دەسەڵاتە یاسادانەر و جێبەجێکار و دادوەرییەکەی بەدیهێنا بەرجەستە بکات. لەلایەکی دیکەوە پەرلەمان لیژنەیەکی تایبەتی هەڵبژارد بۆ چاوپێداخشاندنەوە و داڕشتنەوەی پرۆژەی دەستووری هەرێم لە ڕۆشنایی ئەو پێشهاتانەوە. پەرلەمان لە پێکهێنانی لیژنەکە ڕەچاوی ئەوەی کرد کە چینی مافپەروەر لە دەرەوە و ناوەوەی ئەنجومەن بەهۆی پسپۆریان لە لیژنەکە پێشچاو بن هەروەها ڕەچاوی نوێنەرایەتی سیاسی ئەو پارتانەی کرد لە پێهاتەی لیژنەکەدا کە لە پەرلەماندا نوێنەریان هەیە بەم جۆرە پێکاتەی لیژنەکە بەپێی بڕیار هەشت هەشتی نۆی دوو هەزار و پێنج ی پەرلەمان بەم جۆرە بوو، یەکەم، پارێزەر فرسەت ئەحمەد، سکرتێری ئەنجومەنی نیشتیمانی کوردستان عێراق سەرۆک، دوو، پارێزەر تاریق جامباز، ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی جێگری سەرۆک، سێهەم، پارێزەر شێروان حەیدەری، ئەندامی ئەنجومەن و سەرۆکی لیژنەی یاسایی جێگری سەرۆک، چوارەم، پارێزەر عەبدولکەریم هەمەوەند، ئەندامی ئەنجومەن و بڕیاردەری لیژنەی یاسایی بڕیاردەری لیژنە پێنجەم عەونی بەزاز ئەندامی ئەنجومەن و جێگری سەرۆکی لیژنەی یاسایی دادوەری دادگای پێداچوونەوە بڕیاردەری لیژنە شەشەم دکتۆر نوری تاڵەبانی ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی مامۆستای زانکۆ ئەندام حەوتەم، خەلیل ئیبراهیم محەمەد، ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی ئەندام. هەشتەم، پارێزەر دلێر محەمەد شەریف، ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی ئەندام. نۆهەم، پارێزەر قادر سەعید خضر، ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی ئەندام. دەیەم، پارێزەر کەریم بەحری عەبدوڵڵا. ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی ئەندام یانزەهەم، پارێزەر محەمەد ساڵح ئیسماعیل، ئەندامی ئەنجومەن و ئەندامی لیژنەی یاسایی ئەندام دوانزەهەم، پەخشان عەبدوڵڵا زەنگەنە، ئەندامی ئەنجومەن ئەندام سیانزەهەم، کەرخی، نەجمەدین نورەدین، ئەندامی ئەنجومەن ئەندام. چواردەهەم، ڕۆمیۆ حوزەیران نیسان، ئەندامی ئەنجومەن ئەندام. پانزەهەم، ئەمیر عەبدولکەریم حەوێزی، دادوەری دادگای پێداچوونەوە، خانەنشین ئەندام. شازدەهەم، دکتۆر محەمەد، ببورن، دکتۆر عومەر محەمەد مەولوود، ئەندامی دادگای پێداچوونەوە ئەندام. حەڤدەهەم، دکتۆر شێرزاد ئەحمەد النجار مامۆستای زانکۆ ئەندام هەژدەهەم، شۆڕش حەسەن عومەر مامۆستای زانکۆ ئەندام نۆزدەهەم، خزر سلێمان خەلیل ئەندامی ئەنجومەن ئەندام کاری لیژنەکە، لە چواردە ی نۆی دوو هەزار و پێنج ەوە تا بیست و دوو ی هەشتی دوو هەزار و شەش ی خایاند و بۆ ئەوەی زۆرترین کەس لە هاوڵاتیان و ڕێکخراوە جەماوەریەکان و پسپۆران بەشداری لە کارەکانی بکات ئاگاداریەکی لە هۆیەکانی ڕاگەیاندن و بڵاو کردەوە و تیایدا داوایان لێکردن بە نوسراو بەشداری لە کارەکانی بکەن بە پێشکەش کردنی پێشنیازەکانیان ڕاستەوخۆ یان لە ڕێگەی ئەندامە بەڕێزەکانی پەرلەمان یان ئەندامانی لیژنە هەروەها ماڵپەڕێکی بۆ ئەم مەبەستە لە ئەنتەرنێت کردەوە و وەک بە پیرەوە هاتنێک بۆ بانگێشتەکان و داواکاریەکانی لە ئاگاداریەکانی لە ڕۆژنامەکانی خۆجێیی و ماڵپەری ئەنتەرنێتی تایبەت بە خۆیەوە بەشداری پارتە سیاسیەکان و ڕێکخراوەکانی کۆمەڵگەی شارستانی و مامۆستایانی زانکۆ و دادوەر و پارێزەر و ئابووریناس و خاوەن کار و کۆمەڵانی خانمان و قوتابی و لاوان و هاوڵاتیان بە گشتی و لە هەموو توێژەکانی کۆمەڵگەی کوردستانی بە پێشنیازەکانیان ڕۆڵێکی گرنگیان گێڕا لە بە پێسکردنی پرۆژەکە و لیژنەش درێغی نەکرد لە تاوتوێکردنی ئەوەی کەوتە بەردەستی لە دەستوورەکانی وڵاتە وڵاتە فیدراڵەکان. و سادەکان و پەیمان و بەڵێننامە و جاڕدانە نێودەوڵەتیەکانی تایبەت بە مافە شارستانی و سیاسی و ڕۆشنبیری و ئابوری و کۆمەڵایەتیەکان و چەندین لێتوێژینەوە دەستوریەکان و گفتوگۆ لەسەرکردنیان بە جۆرێک کە پڕۆژەکەی بە ڕاشکاوی بەپێسکرد. لە ڕاستیدا دەستوورەکانی باشووری ئەفریقیا و ئوسترالیا و وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا و ئەڵمانیا و هند و مالیزیا و بۆسنیا و ئیتالیا و سەقەلیا و سویسرا و بەلجیکا و کەنەدا و مەکسیک لەگەڵ دەستووری بیست و دوو دەوڵەتی عارەبی و دەستوورەکانی عێراق لە دامەزراندنیەوە بە یاسای بەڕێوبردنی دەوڵەت و دەستووری فیدراڵیەوە لە گرنگترین سەرچاوەی لیژنە و کانیاوی زانیاریەکان بوو بۆ گەڕان بە دوا و هەڵێنجانی ئەو هزر و حوکم و بنەما دەستووریانەی لەگەڵ ڕەوشی هەرێمدا دەگونجێن. لە دانیشتن و هەوڵەکانی لیژنە هەشتا و دوو مادە خرایە سەر خودی پرۆژە. هەشتا و دوو مادە خرایە سەر خودی پرۆژە چاو پێدا خشێندراوەکەوە و کە لە بنەڕەتدا حەفتا و هەشت مادە بوو. و چەندین ماددەش داڕێژرایەوە کە گونجاندن لەگەڵ یەکتر و ڕەوانی لە داڕشتندا پێویستیان دەکرد. لەگەڵ زیادکردنی بیست وەشت بڕگەی نوێ و نوێ بۆ سەر ماددەکان، لێرەدا بە پێویستی دەزانین هەندێ لە حوکم و ماددە گرنگەکانی لە پرۆژەکەدا هەبوون و ئەوانەی زیاد کراون ڕوون بکرێنەوە. دەروازەی یەکەم، لەبەرئەوەی دەروازەی یەکەم لە پرۆژەی دەستوورەکە باس لە بنەما بنچینەییەکانی سیستەمی سیاسی هەرێمی کوردستانی دەکرد، ناونیشانەکە لە حوکمە گشتییەکانەوە گۆڕا بۆ بنەما سەرەکییەکان و دەروازەکە کە هەشت ماددەی لەخۆوە گرتبوو بوو بە حەڤدە ماددە. یەکەم، ماددەی یەکەم داڕشترایەوە بە زیادکردنی ڕشتەی فرەلایەنی سیاسی و لێکوەرگرتنی دەسەڵات و بنەمای لێکجیاکردنی دەسەڵاتەکان وەک چەند بنەمایەک کە سیستەمی کۆماری هەرێم پشتیان پێ دەبەستێت. دووەم، مادەی دووەم بڕگەی دووەمی بۆ زیادکرا و ڕوونی دەکاتەوە کە مادەی سەد و چل ی دەستووری فیدراڵی بنچینەیە بۆ دیاریکردنی سنووری کارگێڕی لە هەرێمدا. دوای ئەوەی کە لە بڕگەی یەکەمیدا ئەو ناوچە جوگرافییانەی لە مێژووەوە بە کوردستان عێراق دەژمێرێن ڕوون کراوەتەوە و بڕگەی سێیەمیش باس لە چەسپاندنی بنەمای یەکسانی دەکا لە ماف و ئەرک و دەستە بەرییەکاندا لە نێوان ڕۆڵەکانی گەلی کوردستان لەم ناوچانەی ئێستای هەرێمدا و لەوانەی لێی دابڕێندراون دوای گەڕانەوەیان بۆ هەرێمی کوردستان. سێیەم، مادەی سێیەم جەخت کرایەوە لەسەر یەکێتی هەرێمی کوردستان و ماوە نەدانی پارچە کردنی بۆ چەند هەرێمێک. چوارەم، لە مادەی چوارەم جەخت کرایەوە لەسەر سەروەری و شکۆمەندی یاساکانی هەرێمی کوردستان لەسەر هەر یاسایەکی عێراقی تایبەت بەو بابەتانەی لە دەرەوەی دەسەڵاتە تایبەتەکانی حکوومەتی فیدراڵدان و لە مادە سەد و دە ی دەستووری کۆماری عێراقی